إن الله كان عليكم رقيبا قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة واتقوا الشح فإن الشح أهلك من كان قبلكم حملهم علی سفک دمائهم سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانە ئامادەبوانی بەڕێز وتاری ئەمڕۆ لە پاش سی و یەک ساڵ لە کیمیابارانی هەڵەبجە چی بکرێت بۆ هەڵەبجە باشە؟ ئەوە ناونیشانی وتاری جمعەیە. سەرەتا ئاماژەیەک بە ستەم و ستەمکاران و سەرەنجامیان. خاڵی دووهەم هەڵەبجە لە هەشتا و هەشتەوە تا دوو هەزار و نۆزدە بە خێرایی. خاڵی سێیەم یادی ئەمساڵ بڕیارە جیاواز بێت لە یادەکانی تر. خاڵی چوارەم داواکاریم لە هاوڵاتیان خاڵی پێنجەم چی بکرێت بۆ پارێزگای هەڵەبجە لە ئەمڕۆ بە دواوە باشە بەڕێزان هەڵەبجە غازی خەردەل و سیانوید و کیمیاوی پیا کرا. هەڵەبجە شارێکی بچووک بەڵام لە قەد و باڵادا گەورە لە دەسەڵاتدا گەورە لە پێگەی زانستی و ئاینی و کۆمەڵایەتی و ڕۆشنبیری و هونەری و هەموو ڕووەکانەوە شانشانێنی لەگەڵ شارانی دنیا ئەکرد سنووری دەسەڵاتی هەڵەبجە لە خانەقین و قزڕەباتەوە شارەبان حتا شایان و میشیاو لە پێنجوێن و بچێتەوە بۆ سنووری شارباژێر و بەرزنجە و قەراخ و دان بەوەدا دەنێین کە زوڵمێکی گەورە بوو لە مێژووی مرۆڤایەتیا، مەگەر ئەوەی کەوا نازییەکان کردیان، مەگەر ئەوەی کەوا ستالین لە ڕووسیا کردی و چەند جۆرێکی تر لەوانە. بەڵام ئەبێ دڵنیا بین هەڵەبجە تەنها سەدام و تەیارەچیەکانی و دەبابەکانی و عەلی کیمیاوی مەسئول نین لە لای خوا لە کیمیاباران کردنی ئەوان بەشی گەورەیان بەرکەوت و هەندێکی زۆریشان بە سزای خۆیان گەیشتن هەر لە دنیاە قیامەتیش ماوە بەڵام ئەبێ یەک بە یەکمان ئەوە بزانین کە دانە دانە و هەندێک لە خەڵکی هەڵەبجە خۆی بووبوون بە سووری بەرلەشکر دەستی خەڵکیانە گر ئەیانیەنا کوچە و کۆڵانەکانی هەڵەبجە و معسکەر و شوێنە استراتیجەکانیان پیشانەدان و هەندێک لە لایەنە سیاسەکان و بەرپرسەکان دەستی سەرباز و پاسدار و خەڵکانی تریان ئەگرت حەتا نەوتەکەی کەرکوک ئەیان بردن و زلهێزەکانی دنیا ئەوە نەبێت تاوانیان لە تاوانی دەوڵەتانی دەوروبەرمان کەمتر بێ بەڵکو ئەوان وەکو کوڕی گەورەی خۆیان پشتیوانی ڕژێمی بەغا و حزبی بەعسیان دەکرد هەموو توانا و دەسەڵاتێکی عسکەری و مادی و ئیعلامیان خستبوو ئیختیاری بە خەیاڵی خۆیان بۆ ئەوەی کەوا ئێران لە ناوبەرێ بەڵام لەبەرەوەی ئێرانیەکان تۆزێ دووربین بوون سڵحیان قبول کرد وردە وردە بەوە نیزامی عێراقی غرور گرتی سواری کەلی شەیتان بوو پەلاماری کویتی شیدا ئەو کویتەی کەوا بووکی ڕازاوی ئەوروپا بوو بە بیرە نەوتەکانی بۆیە دوای ئەوەی پێیان وت بگەڕێرەوە نەگەڕایەوە بە سی و یەک وڵاتەوە دایان لە جێشی عێراقی و لە وڵاتی عێراق و لە شەعبی عێراقی و ئەوەی بەسەرمان هات بەسەرمان هات لەبەرەوە هەر یەکێک لە ئێمە لە لای خۆیەوە خواخوای ئەوەی بێ لە ڕۆژی قیامەتا خوێنی کەسێک لەو پێنجهزار شەهیدە لە گردنیان نەبێ باڵ نەکەن لێو بپرسنەوە بڵێن تۆ بووی بە سەبەبی ئەوە ئاوا ببێ و ئاوا ببێ مهطعين مقنعي رؤوسهم لا يرتد إليهم طرفهم وأفئدتهم هواء ولا تحسبن الله مخلف وعده رسله إن الله عزيز ذو انتقام خوات والله أسينا انتقام أسينا لاستمكار حركة سيك ببي كري پیغمبر بي وباوكي پیغمبر بي فیرعەون، شا، دەسەڵاتدارەکانی ناوچەی ڕۆژهەڵاتی ناوەڕاست، حزبی بەعس، هەر هەموویان بە زوڵم لەناوەچن. العدل اساس الملک، عەدل، دادپەروەری بناغەی دەسەڵاتە، هەر کاربەدەستێ دادپەروەر بێ خوا دەوامی ئەدا. قسەیەکی جوانی هەیە یەکێ لە زانا گەورەکانمان ئەفەرمێ دەوڵەتی عەدل دەوامی ئەبێ با کافریش بێ. لە ڕۆژی قیامەتا ستەمکار زاڵم متەکەبر خوا لەسەر شێوەی مێروولەیەکی سووری بچکۆلانە هەیە زۆر وردە بە عەرەبی پێڵێن ذەڕ لەسەر شێوەی ئەوە ئینسانە بەڵام ئەوەنەی ئەو مێروولە بێ زینویە کاتەوە خەڵک پێیان پێیانێن ئەو زاڵمانە ئەو زلانە ئەو ملهوڕانە لە ڕۆژی قیامەتا خوا ئەوەندە بەسوکی زونی زینویان نەکاتەوە خەڵک تەتاهم الخلائق و خەڵک پێیان پێیانێ چونکە لە دنیا زۆر متەکەبیر بوون لە دنیا ئاگایان لە خوا نەبوو لە دنیا تو خوا کاری لێ نەکردن جا زاڵم کوردی بێ یا عەرەبی فارسی بێ یا تورکی ئینگلیزی بێ یا ئەوروپی مسلمان بێ یا مەسیحی و جوولەکە هەر کەسێ زاڵم بێ خوا فەرمێ ئەلا لەعنەت اللهی عەلە الظالمین لەعنەتی خوا لە ستەمکاران لەبەرئەوە خۆتان پارێزن لە ستەمکار نزیکی مەبنەوە ولا ترکنوا الی الذین ظلموا فتمسکم النار نەکەن پاڵ بن بەوانەی زاڵمن ئاگرەکەیان ئەتان سووتێنێ وەختێک ڕژێمی بەعس کیمیابارانی هەڵەبجەی کرد ژن و مناڵ و پیاوی کورد پێشمەرگە، عەسکەری عێراقی، ئەمن و ئیستیخبارات، پاسدار و سوپای ئێرانی هەمووی لێی کوژرا. ئەوانەش زۆر داری دەستی حکومەت بوون جای نەکردنەوە بڵێ ئێوە خۆشەویستەکانی منن خەبەرتان لە خەڵکیەدا ئێوە بڕۆنە کەنارێکەوە کیمیاویەکەم بە هەڵەبجە ئەوەیشی نەوت ولا ترکنو الی الذین ظلموا فتمسکم النار با لەوە زیاتر نەڕۆم لەسەر ئەو مقدمەیە وایان زانی هەڵەبجە یەک کەسی تیا دەرناچێ و علی کیمیایی وتبووشی لە محکەمەکە وتی منو ئەمزانی هەڵەبجە کەسی لێ دەرنەچووە ئێستش دەسەڵاتم بێ لەو کاتە خراپتری بێکم انطقه اللە خوا هێنایە گوفتار بۆیە بە سزای خۆی گەیشت بەڕێزان خوا کاتێ زاڵم زوڵم ئەکا خوا جل جلالو یەکسەر نایەتە دەنگ ئەوە نیە لە بیری بچێ یا نەتوانێ نعوذ باللە نا ان الله لا يملي للظالم تۆزێ مۆڵەتی ئەدات ماوەی ئەدا بزانێ بیری ئەکاتۆ لە گەورەکانی تر خەبەری ئەبێتۆ پند وەرەگرێ حتى إذا أخذه لم يفلته کە گرتی دەربازبوونی نییە ئیتر ڕزگاربوونی نییە هەڵەبجە ئەو ڕۆژە کە وێران کرا کە خنکێنرا کە سووتێنرا دەرمانی قەڵاچۆی ژیانی پیاکرا هەم خۆمان وامان ئەزانی تەواو هەم دژمن و ناحەزانیش بەتەما بوون ئێمە کۆتاییمان پێبێ بەڵام ئەمڕۆ هەڵەبجە ئاوەدان بووەتەوە و دانیشتووانە بە هیممەتەکەی خەریکی پاککردنەوەی کەلاوە ڕووخاوەکان و ژێرخانە پڕ لە غاز و خوێن و جەنازەکانن دروستیان دەکەنەوە. خەڵکی هەڵەبجە زۆر وەسا بە دیاری حکوومەت و تەعویز و یابان و کوێ و کوێ و کوێ و ئەگینا ئێستا هەڵەبجە وەک بوو گوابوو هەر بەدەستی هەڵەبجەیەکان. ئەڵێ دەستخەڕەکەرێ لە ماڵکاولکەرێ خراپترە بۆیە هەر کایە بینیتان کەلاوەیەکی هەڵەبجە ڕیزە دوکانێکی هەڵەبجە شۆفڵ ئیشی لێکا شەخەڵەکەی بەگەڵا بە فڕێ ئەدرێ بۆ ئەوەی زین و بێتەوە وابزانەی خۆتە ڕێک وابزانە ئەوەی تۆی بۆ تۆ دروستەکرێ هەڵەبجە بەرەو ئاسۆ هەنگاو دەنێ بە هیمەتی ڕۆڵەکانی ان شاء اللە دەبێت بە پارێزگایەکی نموونەیی لە عێراق و لە جیهاندا بە حەول و قوەتی خوا. هەڵەبجە ئێستا پەل و باڵی کوتاوە و خەریکە لە شاخی شنوروێ دەڕوات بەو دیوە. لەبەری جەلیلە و عەنەبەوە زۆری هێناوە بۆ قەتپاڵەکان. هەڵەبجە لە باوکۆچەک و بامۆکەوە پڕ بووەتەوە و بوون بە دوو گەڕەک لە شارەکە. هەڵەبجە بەرەو هەسەناوا و پریسەکان ڕۆشتووە و هەردوو گەڕەکی کیبیابارانی یەک و دوو، یاریگای نێودەوڵەتی و پەیمانگای کشتوکاڵی و کارگەی ڕۆنی ڕاسان و دۆشاوی تەماتە و دەیان مەشروعی تر ڕەونەقێکی جوانیان داوە بە شاری هەڵەبجە. بەڵێ ئێمە ئەزانین هەڵەبجە تەخت کرا. هەقیشمانە بڵێین هەڵەبجە هیچی بۆ نەکراوە. بەڵام ئەبێ بە ئینسافەوە بڵێین هەڵەبجە شتی بۆ کراوە بەڵام زۆری ئەوێ بۆی بکرێ ئاوا بڵێین باشە. نەڵێن هەڵەبجە هیچی بۆ نەکراوە. هەڵەبجە شتی بۆ کراوە بەڵام زۆری ماوە بۆی بکرێ. زانکۆی هەڵەبجە لە بەرزایەکانی بەردەم ئابابەی لێدا بووکێکی ڕازاوەیە بەسەر سەری هەڵەبجە و دەشتی شارە زورەوە مزگەوتە گەورە و قوبە و منارە جوانەکانی هەڵەبجە لوتیان لە ئاسمان تون کردووە شانازی بە دوێنێ و مەدرسەکانیەوە دەکەن بڕیاری ئایندەیەکی گەشی دینداری و زانستیان زانستی و عیرفانی بە خەڵک دەدەن، زانایانی شار هەردەم چرا و چاوساغ دەبینن، زانایانی شار هەردەم دەوری چرا و چاوساغ دەبینن و لە گشت ڕۆژە تەنگ و کێشە و تەنگژەکاندا قەڵغانی پاراستنی ڕۆڵەکانی و دامودەزگا و بازاڕەکانی شاری هەڵەبجە بوون و دەبن. نووسەران و ئەدیب و هونەردۆستانی ئەمڕۆی هەڵەبجە میراتگرانی ئەحمەد موختار تاهیر بەگ مەولەوی نالی و گۆران و شێخ بابا ڕەسوڵ و شاهۆی قازین باخ و بێستان و پارک و غاباتی هەڵەبجە وەک باخی ئیرەم شارێکی سەوزی ژینگە پاکیان بەرهەمهێناوە کە بۆنی سیانید و خەردەل و بارووتیان لە سەروولووتی شارنشینەکاندا تاراندووە و بۆن و بەرامەی رەیحانە و بەیبوون و سوورەهەراڵە و وەنەوشەیان لێوە دێت. کانیا و جۆگە و کارێز و چەمەکانی هەڵەبجە ئەمساڵ گەڕانەوە سەر دۆخ و ڕەونەقی جارانیان و هەرچی زبڵ و شەخەڵە ڕایان ماڵی. هەڵەبجە باڵەخانەی بەرز و سۆپەرمارکێت و یاریگای ڕازاوە و شاری یاری دڵی دۆستانی خۆشدەکا و ناحەزانی مەراق پێدەکا. هەڵەبجە نەخۆشخانەکانی گەورە و فراوان بوون لە یەک نەخۆشخانەوە کە لە سەرەوە بوو نەخۆشخانەی سا بنکەی تەندروستیە بەرامبەر بەخشین یەک نەخۆشخانە و بنکەی تەندروستی پیرمحەمەدمان هەبوو وەختی خۆی ئێستا چەندین نەخۆشخانە و بنکەی تەندروستی تیاکراوەتەوە کە دواهەمینیان نەخۆشخانەی چارەسەری بەرکەوتوانی چەکی کیمیاویە کە ئینشاءله بە هیمەتی دکتۆرەکان و ئیدارە قۆڵی مەردانەی لێ هەڵدەکەن بۆ چارەسەری نەخۆشەکان بە تایبەتی بەرکەوتووان. هەڵەبجە چەندین باخچەی ساوایان و قوتابخانەی ناوەندی و دواناوەندی و ئامادەیی تیا کراوەتەوە. هەڵەبجە وردە وردە خەریکە وەک ساوایەک کە بە ڕووتی لە دایک دەبێ، پۆشتە و پەرداخ دەبێتەوە و خەریکە جلوبەرگی لە کەوانتەرەکەیا جێگەی نابێتەوە. ئەگەر سەبرمان هەبێ بە حەول و قوتی خوا هەڵەبجە جوان پۆشتە دەبێتەوە ئاوەدان دەبێتەوە بە حەول و قوتی خوا هەڵەبجە گەر خەمخۆران و دڵسۆزان و شارەزایانی لە ڕۆڵەکانی خۆی بە نینۆک و دەست و پەنجەی خۆمان سەری خۆمان بخورێنین دڵنیام لە چەند ساڵی داهاتوودا لە خوران دەکەوێت و ئاسوودە و ئاوەدان دەبێتەوە. یادی ئەمساڵ دەبێت جیاواز بێت لە ساڵەکانی تر، ڕۆژیش لە بنەڕۆوە دیارە، لە بەڕێز پارێزگاری هەڵەبجەوە هەتا بەڕێوەبەر و بەرپرسەکان و زانایان و ئافرەتان و زانکۆ و فەرمانگەکان ماوەی دوو مانگی ڕێکە کۆبوونەوە لە دوای کۆبوونەوە بۆ ڕاوێژ و بەرنامەدانان و هەوڵدان بۆ سەرکەوتنی نەخشەکە و بەسەلامەتی تەواوبوونی یادەکە و بانگهێشتی زۆرترین ژمارەی میوانی ناوەوە و ناوەی هەرێم و بەغدا و دەرەوە لە ئاستی بەرز و باڵادا بەڕێزەوە داوای هاوکاری و درێژکردنی دەستی یارمەتییان لێدەکرێت. لێ بکەین و ناسک گلەیی کەمتەرخەمیشیان لێ بکەین ئەوانەی کە دێن بۆیە ئێمە وەک زانایانی پێشنوێژ و وتارخوێنی شار و سنووری پارێزگا داواکارین لە گشت چین و توێژەکانیش هاوڵاتیان و شارنشینان بەشداریەکی شارستانیانە بکەین لەم یادەدا و خۆمان دوور بگرین لە هەموو جۆرە توندوتیژی و تۆڵەسەندن و ڕقێک لە کاربەدەستان و میوانەکان چونکە بە ڕاستی عەیبە میوان بانگ بکەی و فەرمووی لێ بکەی دوایی لە ماڵی خۆتا قسەی پێ بڵێ یا بەردی لێ بدەی هەموو ساڵێک یادی هەڵەبجە کۆمەڵێ زەرەری یاوە لە هەڵەبجەیەکان گەنجێک دڵی پڕە کەلاوەکەی باوکی دایکی مناڵەون بووەکانیان هیچی بۆ نەکراوە گیرفانی خاڵیە یەت لەو ڕۆژە ڕقی خۆی ئەڕژێنێ بەسەرە و میوانانە بەڵام بە زەرەری هەڵەبجە تەواوە بێ ئەڵێن ئەمە ئەو شارە نییە باسیەکەن ئەو هەڵەبجەیەنی ئێمە بیستومانە کە وتێلی تیا نەبوو ئەوەنە میوان پەزێر و بەڕێز بوون میوان لە هەڵەبجا پێویستی بە وتێل نەبووە بۆیە من بە هەموو گەنجەکانی کوردستان و بە تایبەتی گەنج و جوانەکانی هەڵەبجە ئەڵێم ئەوەی لە دڵتانایە هەموو کەسێک پێیەتی بەڵام ئینسان ئەبێ دووربین بێ من میوانێک بێت سەرۆک کۆماری عێراق یا سەرۆک وەزیرانی عێراق یا سەرۆکی پەرلەمان یا سەرۆکی حکوومەت یا وەزیرەکان یا سەفیر و قنسڵی وڵاتانی دنیا بێن بۆ هەڵەبجە هەڵەبجە ببینن بگەڕێن بە ناو هەڵەبجە دەستیان بگری و پێیان بڵێ ئەمە شاری هەڵەبجەیە ناسنامەی کوردە ئەمە ڕژێمی بەعس وێرانی کرد ئێوەش هاوکاریتان کرد بە دەرمان بە سیلاح بە پشتگیری لەبەرەوە هەمووتان قەرزاری هەڵەبجەن ئەگەر سەدام و دار و دەستەکەی بە سزای خۆیان گەیشتن لە دنیا ئێوەش دەبێ باجی ئەوە بدەن بە خەڵکی هەڵەبجە داوای لێبوردن لە هەڵەبجە بکەن و قەرەبووی هەڵەبجە بکەنەوە ئەوە باشە لەوەی بچین بەگژیا توڕە ببین و تن ببین و هیچیشمان نەکردبێ وا نازانم هیچ کەسێک لە ئێمە لە توڕەبوون پەشیمان نەبێ دوای دەدەقە دائیمە پەشیمانی بۆیە ناشیرینکردنی سیمای هەڵەبجە بەڕاستی گوناحە لا تغضب هەڵمەچن، وقولوا للناس حسنا، قسەی باش کەن لەگەڵ خەڵکا، ئەوانە ناسنیەن، جولەکەیە، یەزیدیە، ئەورو مەسیحیە، مسڵمانە، هەرکەسێ لەو قوژبنی دنیاوە یەت بۆ یادی هەڵەبجە، ئەوە پێی ئەڵێن ناس، خەڵک، خوا فەرمێ، وقولوا للناس حسنا، قسەی باش کەن لەگەڵ خەڵکا. بۆیە لێرە و لەم منبەرە پیرۆزەوە داواکاریە داواکاریە گرنگ و پێویستەکانی پارێزگای هەڵەبجە دەدەم بە گوێی کاربەدەستان و میوانەکانیشدا یەکەم ڕێگاوبانی دەرەوە و ناوەی شار هەڵەبجە زۆر پێویستی بە رێگاوبانە ئەوا رێگەی سلێمانی هەڵەبجە خەریکە بە ئیزنی خوا تەواوە بێ ئەگەر باران ئەوانە نەبوایە لەوانەیە لەم شانزەیسیا لەوانەیە بە پێی مقاوی لە قسەی مقاویلەکە ئەەکەم من لەوانەیە افتتاحی بکردایە بەڵام دوا کەوتووە ئەو جادەیە کاریگەری زۆری ئەبێ لەسەر ناوچەکە ناو شاریش کۆڵانەکان ناو بازاڕ ئەمە پێویستی بەوەیە کەوا دەستکاری بکرێ بەڵام ئەبێ حکوومەت تەعویزی خاوەن مڵکەکان بدا حەقیان بداتێ اینجا دوکانەکەی لابا اینجا بازار گەورە بکە اینجا بێ هەموو یەکێک لە ئێمە ئامادەیی ئەوەی هەبێ کەوا بچێتە دواوە بۆ ئەوەی شارەکەی جوان بێ بازارەکەی فراوان بێ بۆ ئەوەی کەوا سیمای شارێکی جوان و شارستانی پێوە دەرکەوێ دووهەم بینا و تەلاری فەرمانگەکان زۆرێک لە دایرەکان ئێستش کرێچین ئەوەش ناکرێ ئەبێ کاربەدەستان بینای گەورە گەورە بکەنەوە لە هەڵەبجەیە بۆ ئەوەی ئیدارەی بەڕێوەبەرایەتیەکان و فەرمانگەکانی هەڵەبجە لە بینای حکوومەت دابن و کرێیەکی زۆر و زەبەنە نەدرێ بە بینا سێهەم ئاوەدانکردنەوەی کەلاوەکان و خانووە ڕووخاوەکان ئەوە داواکاری زۆرینەی خەڵکی هەڵەبجەیە لەو گەڕەکە سێ سەو خانوو کراوەتەوە لەوەی پێنج سەو لەوێ ئایا هەڵەبجە چەند کەلاوەی تیا ماوە زۆر ئەوانە ئەبێ ئاوەدان بکرێنەوە ئەبێ حەق بدرێ بە خاوەنەکانیان ئەبێ سیمایەکی جوان بدرێ بەو ماڵانە کە ماڵی شەهیدەکانن ماڵی گەورە و بەڕێزەکانن خاڵی چوارەم قەرەبووی دانیشتوانی هەڵەبجە و زیان لێکەوتوان بکرێتەوە هەڵەبجە شەست و سێ حەفتا و چوار هەشتا و حەوت هەشتا و هەشت نەوەد و یەک هەموو ئەمانە هەڵەبجە وێرانی بەسەر هاتووە لە هەموویا زەرەرمان کردووە حکوومەتی عێراقی ئەبێ قەرەبووی ئەم خەسارانە بداتەوە بە خەڵکی هەڵەبجە کەی هەرەبێ بیدا ئەبێ نەفەسمان درێژ بێ ئەبێ تاقەتمان هەبێ تا بە ئاواتی خۆمانەگەین خاڵێکی تر چارەسەری بریندار و بەرکەوتوان کە ئەو خەسەخانەیە ئومێ دەکەین دکتۆری باشی بۆ بێنن من لە کۆبوونەوەیەکی گەورە تەرحم کرد لە باتی ئەوەی نەخۆشەکانمان بەرین بۆ تاران و بۆ سعودێ و بۆ کوێ بۆ کوێ من داواکەم ئێوە دکتۆری شارەزای وڵاتان بێنن بۆ ئێرە بالێرە ئەو نەخۆشانە ئەبرێن و هەندێکی تریش ببینن چارەسەریان بکەن. دۆزینەوەی ونبووانی هەڵەبجە بەداخەوە ئەڵێن مناڵانی هەڵەبجە کابرا ئەو ڕۆژە سێ مانگ عمری بووە ئێستا سی و یەک ساڵ عمرەتی ژنی هێناوە مناڵی هەیە کچە شووی کردووە ونبووانی هەڵەبجە ئەبێ هەوڵ بدرێ بۆ ئەوەی کەوا بدۆزرێنەوە کەسوکاریان پێیان شاد بێتەوە با لە ماڵەوە گاڵتە نەکەین بەوانەی کەوا ئەڵێن ئەو کوڕێکی هەڵەبجە یاکچێ دۆزرایەوە شادی دەرەبڕن ئەوە ئەگەر ئێوە مناڵێکی ونبووتان هەبێ واناکەی مادەم نیتانە گاڵتە بە زەوقی ئەوانە مەکە و لە دڵی ئەوانە بژی دوعای خەیران بۆ بکە هەمویان بێنەوە بۆ ناو کەسوکاریان حەوتەم، دڵدانەوەی کەسوکاری شەهیدان و ڕزگاربووانی ئەو کارەساتە، ئەوەی بریندار نەبووە، ئەوەی مناڵی ون نەبووە، ئەوەی شەهید نەبووە، ئەوانەی زینوو بوون لە هەشتا و هەشت تا لێرە، ئەی ئەوانە کیمیاویان بەرنەکەوتووە؟ ئەی ئەوانە بریندار نین؟ ئەی ئێمە هەموو لێمان نەقۆماوە؟ مرۆڤێکی ئاسایین؟ نەخێر، لەبەر ئەوە ئەبێ ئەمانەش دڵ بدرێنەوە و قەرەبوو بکرێنەوە لەلایەن حکوومەتی عێراق و زلهێزەکانی دنیاوە. هەشتەم، دروستکردنی مۆزەخانەیەکی گەورە بۆ پارێزگای هەڵەبجە کە شوێنی هەرچی شتی عەنتیکەی هەڵەبجە هەیە بە کەلوپەل و ئەوەی کە بەجێ ماوە لە شەهیدانی کیمیاباران و ڕۆژگارەکانی دێرینەوە لەو مۆزەخانەیە بپارێزرێ هەتا ڕۆڵەکان ڕۆژ لە دوای ڕۆژ بێن و بیبینن بزان هەڵەبجە چی بەسەر هاتووە و هەڵەبجە چەندە کەڵە پیاو و شاژنی تیا بووە. گرنگیدان بە کەرتی گەشتیاری و شوێنەوار، ئێستا وڵاتی تورکیا بە گەشتیاری بەقەدەر نەوتەکەی عێراق پارە پەیاکا. شوێنەکانی ئێمە لە عەبابەیلێەوە بڕۆ تا گەیتە تەوێڵە و ئاوێسەر و بیارە و ئینجا وەرە خوارەوە بۆ ئەحمەداوا و زەڵم و ڕیشێن و وەرەوە خوارەوە بۆ کاگردەڵ و بۆ چاوگ و ئەو شوێنە جوانانە ئەوانە هەموو مەنتیقەی سیاحین ئەکرێ تەرتیبێکیان بۆ بکرێ یاسایەکیان بۆ دابنرێ خەڵک ئیسیفادەی لێ بکە ماڵ و مناڵ بڕۆن بە ئارامی تایە بژین و سوودێکی مادیشی هەبێ بۆ وڵاتەکە و بۆ هەرێمەکە بۆ پارێزگاکە پاراستنی ئاشتی و ئارامی پارێزگا کە ئەمەیان لە هەموویان موهیمترە. یەکەم، بە قەدەغەکردنی چەک لە ناو ماڵ و بازاڕ و بەدەست هاووڵاتییانەوە. ئەوەشم سێ جار تەرح کردووە لە کۆبوونەوەی موحافەزە و لە مۆنۆمێنتەکەی هەڵەبجە. هەتا چەک لە بازاڕا بێ، لە بەرپشتێنا بێ، بە شانەوە بێ، ئارامی لە دڵی هیچ دایک و باوکێکا نابینرێ. چەک نابێ هەبێ، چەکی بێ یاسایی چەکی بە یاساییش هەر نابێ هەبێ هەر نابێ هەبێ ئەبێ چەق قەدەغە بکرێ بۆ ئەوەی ڕۆڵەکانمان نەڕۆن نەکوژرێن بەداخەوە چەندین کارەساتی دڵتەزێن لەم کوردستانە ڕویاندا لە هەڵەبجە لە سەی سادق لە کەلار لە چەمچەماڵ لە هەولێر لە سلێمانی لە دهۆک ئەو کارەساتانەی کەوا فڵان ئەوەنەی کوشت فیسار ئەوەنەی کوشت ئەوەی کوشت ئەوە چییە؟ ئەوە چەکە تفەنگە تفەنگ دووهەم هیچ پێشمەرگە و کارمەندێکی وەزارەتی ناوخۆ و هێزە چەکدارەکان چەک نەیەنەوە بۆ ماڵەوە زۆربەی زۆر عسکەری کردووە سەرباز چەکێکی پێیە کە ئیجازەی وەرەگرت ئەیبرد لە مەشجەب یانی شوێنی سیلاحەکە تەسلیمی ئەکرد و ئەینوسی و ئیمزایان ئەکرد لەسەری کەوا فڵانی کوڕی فڵان کەڵەشینکۆفەکەی بە ئەوەنە مەخزەنەوە بە ئەوەنە فیشەکەوە تەسلیم کردووەتەوە ئەو کاتەی کە ئیجازەکەی تەواو بوو ئەڕۆشت وەریەگرتەوە ئینجا چووە نوقتەی حەرەساتەکەی تۆ کاکی بەڕێزم برای بەڕێزم عەزیزەکەم لە بەرەی جەنگی تیرۆریستانای پاسەوانی سەرچاو سەرسەر ماڵت ئاوا بێ خوا بتپارێزێ بەس کە هاتیتەوە ناو بازار با چەکت پێ نەبێ با لە سیارەکە تا چەک نەبێ با ڕوومانەی تیا نەبێ کاگوشیاری ئەلغام پاکەرەوە هەموو جارە زۆرەکە لە من ئەڵێ سەرکەوەڵێم بەخوا و شێر سەیری سیارەکەتەکەم خەریکە زیڕەکەم بابە بیکە بە خاتری خوا ئەلغامانە لابە ئەڵێ بۆ ئەترسی؟ ئەڵێ مێوو شێخ گیان خۆ هەزار مەلا تایار نییە، هەر مەلا تایەرێکم من. خوا ئەو ڕۆژە نەکات دامێکم کرد هەرچی ئەڵغام لەم سیارای ناتەقێت و ئەڵێ وەرە وڵا ئەتەقێت و ئێڵم کاکە وا نابێ کاگوشار زۆرم خۆشەوێ ئەو خزمەتەی کردوێتی زۆر گەورەیە خی گەورە و پەروەگار جەزای باتۆ لە دنیا و لە قیامەتە بەڵام باسی چەکەکەم ئەوەی چەکی پێ بێ بەڕاستی غەدرەکە لەم میلەتە لەم خاکە لەم نیشتمانە لەم ئیسلامە چەک شوێنی بازار نییە، شوێنی تەعزیە نییە، شوێنی شایی نییە، شوێنی هاوینهاوارەکان نییە، شوێنی خۆی هەیە سەنگەر. ڕێگرتن بە جددی و بێڕەحمانە لە مادەی هۆشبەر و سڕکەر و سنووردانان بۆ خواردنەوە و سەرخۆشکەرەکان لە ڕووی تەمەن و شوێنی تایبەتەوە. ئەم وڵاتە بۆ بۆ لە هەموو شتێکا چاو لە ئەوروپاکەن بۆ لە خواردنەوە چاو لە ئەوروپا ناکەن ئەڵێ لەوێ لە خوار هەشدە ساڵەوە یەک ملیۆن دۆلار بدا ناتوان عراقی پێ بفرۆشن نایڵن اینجا شوێنی تایبەتی هەیە بێ بڕوا لەوێ نابێ عەزیەتی عام بدا نابێ بچێتە شوێنە گشتەکان ئاداب ئەبێ وریابین ئەمە کاری ئەوێ ئەمە زەحمەتی ئەوێ ئەمە داوای ئێوەیە من ئەیدەم بە گوێی خەڵکە سزای بێڕەحمانەی ئەو کەسانە بدرێت دەرمانی خراپ و ماوە بەسەرچوو خواردنی خراپ و ماوە بەسەرچوو فڕێ ئەدەنە ناو ئەم کۆمەلگایە کابراچی ئەمرەکە بەڵام برنجی خراپ و چایی خراپ و شروبی خراپ هەیەنێ کاکە ئەمرە مەکە ئەمرە مەکە بەس دین هەبێ ویژدان هەبێ تۆزێ مرد بە دروستکردنی بازار و هەلی کار بۆ گەنجەکان بابەتاڵ نەبن فراوانکردنی ناوبازار و جادەکان کە وەکوتم تەکلیفکردنی دکتۆرە پسپۆر و شارەزا هەڵەبجەیی و هەورامی و شارەزوورییەکان کە بە لای کەمەوە هەفتەی دوو ڕۆژ بێنەوە لە هەڵەبجە، لە تەوێڵە، لە بیارە، لە سیروان، لە خورما و دەوام بکەن، عەمەلیات بکەن، خزمەتی خەڵکی دەڤەرەکەیان بکەن. داواکاریشم لە کارمەند و موچەخۆرانە کە پاشەکە و دڵگیرا دەست بگرن بە موچەکەتانەوە بە پەڕۆ بە قەنەفە بە مۆبایل بە تەلەفزیۆن بە گۆشت خواردن دوێن یەک شتی سەیرم بینی هەمووتان لامای بینی بێتان لە بازاڕا یەک پیکابم بینی بەس مقەڵی تیا بوو مقەڵی شیشی گۆشت و کەباب و مقەڵی تیا بوو بۆ چونکە ئەزانێ موچە باش بوو پاشەکەوت نەما بەیانی خەڵک ڕانە گۆشتە باو مەڕێکە باو لەو سەردەشتانە لە بیرمان نەچێتەوە ڕۆژان ڕۆژی لە دوایە عەیبە عەیبە ملیۆنێ وەربگری بەلای کەمەوە دوو سەد و پەنجای پاشەکەوت نەکەی بەلای کەمەوە عیبە ملیۆن و نیە وەربگری نیو ملیۆنی هەڵنەگری بۆ نەخۆشیەک بۆ تنگانەیەک بۆ ڕووداوێک شوێنی خانم بکەوی یا خانم شوێن بکەوێ میوانێکمانە بوو وتی ماوە ساوتم بەڵێ وتی وەڵا لەم ڕۆژانە بە پیاوێکم و دوتم کاکە وڵای قسەیەکم بیست و عاجزمە بەوتی چییە؟ تیوەڵی دراوسەیەکتان وتوێتی وڵی ئەی بە ئەو پیاوە ژنەکەی بە نەعلەوە لە بازارە کەوتۆتە شوێنی وتی من تیارە وڵاتۆ وتی وەڵا خەریک و تەلاق پاوتم تەلاق مەخۆ برا پیاوەکە بۆ هێنم بە ڤیدیۆ گرتوویەتی تی دێ وەڵا باشە دوای وتی هێونم کردوتم کاکە ئەی تۆ ناڕێی بە بازار ژنەکە نایە لەگەڵتا نەعلی لە پیانە لە دواتۆ وتی اینجا هۆشی کردو یەکاکە گیان بیکەن بە خاتری خۆ هەمووی خەرج مەکەن دەستی پێوە بگرن داواکارم حکوومەت سنوورێک دابنێ بۆ ئەم بازار و قەرەباڵغی و شەو تا بەیانی نەخەوتن و ئینتەرنێت خراپ بەکارهێنانە هەروە داواکارم کاری جدی بکرێت بۆ کۆنترۆڵکردنی ماتۆڕی بێ ژمارە و بێ مۆڵەت و خراپ بەکارهێنانی، با شارەکەمان ڕووداوی هاتووچۆی کەم بێتەوە، ئاشتی کۆمەڵایەتی تێک نەچێ. خوایە لە گوناهی من و ئەم جەمعە خۆشبی، خوایە لە مردووەکانمان خۆشبی، خوایە شیفای نەخۆشەکانمان بەی، خوایە ئیسڵاحی حاڵی زینوەکانمان بکەی، خوایە ڕەحم و بەرەکەت بڕژێنی بەسەرمانا. خوایە هەر ماڵێ دڵیان بریندارە ئارامی بڕژێنی بەسەر دڵیانە خوایە هەر ماڵێک کێشیان هەیە چارەسەری کێشەکانیان بکەیت خوایە لە شەهیدانمان خۆش ببی خوای شیفای بریندارەکانمان بدەیت خوایە ونبووەکانمان شاد بکەیتەوە بە کەس و کاریان خوایە پشتی هەموو ستەمکاران بشتێنی خوایە تۆڵیان لێ بچێنی خوایە تۆوی ستەمکاران ببڕیا ڕەب العالمین خوایە ئەم وڵاتە پڕ لە خێر و بەرەکەت کەی بە عیزەتی دینەکەت